لەو ماڵەیان مەکەنە دەرەوە کە تیا تەڵاق دراون مەگەر کاتێ کارێکی شەرماوەری ئاشکرا و دیار بکەن. ئەمانەی بەیان کران سنوورگەلێکن خوا دایناون. هەر کەسیش لە سنوورێ خوا داینابێ لابدا ستەمی لە خۆی کردووە. تۆ نازانی ڕووداوی دنیا چۆنە بێ. ومن يتق الله يجعل له مخرجا کاتێک کە ژنە تەڵاق دراوەکان گەیشتنە ئاخری ماوەی عیددە بەسەرچوونیان یا بە چاکی ڕایان بگرن یان بە چاکی لێیان جوێ ببنەوە و دوو پیاوی ساغ و ڕاست لە خۆتان بکەن بە شایەت ئێوەیش ئەی کەسانێک کە گیراون بە شایەت هەر کاتێ پێویستی کرد لەبەر خوا شایەتی خۆتان بدەن و هیچ مەبەستێکی تری تێکەڵ مەکەن ئەوە عیددەیان سێ مانگە ڕابورێ بەسەریانا هەروەها ئەو ژنانەیش کە هەر لە بنەڕەتەوە حەیزیان پیا نەهاتووە ماوەی عیددەیان سێ مانگە ژنانی دووگیانیش ماوەی عیددەیان ئەوەیە سکەکەیان دانێن هەر کەسیش لە خوا بترسێ و ئاگای لەم سنوورە شەرعیانە بێ کە خوا دایناون خوا کاری بۆ ئاسانەکا. وَإِن تَعَاسَرْتُمْ فَسَتُرْضِعُ لَهُ أُخْرَى. ئەو عیددەدارە تەڵاقدراوانە لە ماوەی عیددەکەیانا بە گوێرەی توانا و دەسەڵاتی خۆتان لەو شوێنەدا دابنێن کە خۆتانی تیا دائەنیشن و زیانیان پێ مەگەیەنن بۆ ئەوەی تەنگیان پێ هەڵبچنن و ناچاری دەرچوونیان بکەن لەو شوێنەی تیا نیشتەجێن خۆ ئەگەر دووگیانیش بوون ئەوا مەسرەفیان بۆ بکەن تاسکەکەیان دانێن. پاشەوە ئەگەر مناڵەکەیان بۆ شیرپێدان و بۆیان بەخێو کردن کرێی خۆیانیان بدەنێ و لەبارەی چۆنێتی شیرپێدان و بەخێو کردنی مناڵەکە و کرێ پێدانی دایکیەوە لەناو خۆتانا گفتوگۆ و پرس و ڕاوێژ بکەن بە شێوەیەکی باش، واتە بەگوێرەی ئەندازەی دارایی و دەسەڵاتی باوکەکە و پێویستی دایکەکە. زۆر ئاوایی هەبوون سەرکێشییان کرد لە فەرمانی خوا و پێغەمبەری خوا، ئێمەیش بە لێپرسینەوەیەکی سەخت لێمان پرسینەوە و بە سزایەکی نابار سزامان دا. فذاقت وبال امرها وکان عاقبت امرها خسرا. سەرەنجام ئەو دێهاتە سزای کافری خۆیان چەشت و پاشینەی کاریان زیان و دۆڕان بوو. خوا ئەو خوایە حەوت ئاسمانی دروست کردووە و زەویشی ئەوەندەی ئەو ئاسمانانە دروست کردووە و فەرمانی ئەو لە نێوان ئەم ئاسمان و زەویانەدا ئەڕوا تا بزانن خوا بەسەر هەموو شتێکا توانایە و زانستی ئەو دەوری هەموو شتێکی داوە.